دەبێ ئەمە ڕوو بدات جێم لە شوێنێکدا گەنجینەیەک هەیە بەی خۆمی دەزانم جێم ئەو ڕۆژە هەردێت کە دەست لەسەر بەشەکەی خۆم دادەنێم و ئەگەر نەی دۆزمەوە ئەگەر بۆ هەتا هەتایە لێم بزر بوو ئەوە ژیان بۆ من بێتام و ناخۆش دەبێت جۆن ڕای کرد جۆن جۆن جۆن ئەو بەشە گەنجینەی خۆی برد کە بە هی خۆی دەزانی و لەبەر چاوان بزر بوو جۆن بێ ئەوەی ماڵ ئاواییم لێ بکات لەبەر ژنیە. چاوان ون بوو آه! خانمەکەم نامەیەکم پێ بۆ تۆ وابزانم لە جێمەوەیە سوپاس بۆ تۆ ماندوش بووی نا ماندوو نەبوومە بە هیوای دیدار دایکی ئازیزم ئەو نامەیەت بۆ دەنێرم و منیش لە ڕێگەی گەڕانەوەم بۆلات پێش ئەوەی باست بۆ بکەم دەمەوێت دڵنیات بکەمەوە کە تەندروستیشم باشە دەگەڕێمەوە بۆ ماڵ بێگومان سبەی ناگەمەوە. نزیکەی هەفتەیەکم پێویستە تا دەگەمەوە. دایە، خۆزگە دەتبینی چۆن خەڵکەکە پێشوازییان لێ دەکردین کاتێک گەیشتینە بەندەرەکە و چەند دڵخۆش بوون بە بینینمان. هەواڵی گەنجینەکە بە هەموو وڵاتدا بڵاو بۆوە، بۆیە پێشوازییەکە زۆر گەورە بوو کاتێک گەیشتینەوە. وەک بڵێی پاڵەوانان جەنگێکی چارەنووسیان بردۆتەوە. ڕۆژنامە ناوەخۆیەکان هەموو ئامادە بوون تاوەکو بە وردی ئەو ڕووداوە بگوازنەوە و هەندێ چاوپێکەوتنیش لەگەڵ ئەندامانی گەشتە مێژوویەکە کرا. لەبەر ئەو هۆیە کەمێک دوا دەکەوم. لەبەر ئەوەی لە مێوانخانەکەی شار دەمێنینەوە و چاوەڕێی ئەوە دەکەین پاشای ئینگلتەڕا بانگمان بکات، ئەوا گەورەترین ڕووداو دەبێت کە بۆ ئێمە زۆر گرنگە، دایە گیان، لەبەر ئەو هەموو هۆیانەی کە بۆم باس کردی ناتوانم ئەمڕۆ بگەڕێمەوە، بۆیە ئەم نامەیەم بۆ نووسی تا ئاگادارت بکەمەوە. مامۆژێن مامۆژێن ئایا ڕاستە نامەیەکت لە جێم و بۆ هاتووە؟ ئایا داوتنامەی ڕسمیت پێگەیشتووە؟ ئەبڵێ ئەو داوت نامەیە بۆ هەمووانە ئایا لە گەنجینەکەدا بەشتان دەبێت؟ هەزار لیرەی زێر وەکو پاداشتی مادووبوومان دەماندرێتێ؟ هەندێک لە قۆناغی گەشتەکەمان بۆ باس بکە. ناتوانم ئێستا هەموو شتێکتان بە درێژی بۆ باس بکەم. ئەی منداڵ، تۆش ئەندامێکی گەشتەکە بووی، ئایا لەگەڵ چەتەکاندا شەڕت کرد؟ لە ماوەی گەشتەکەتدا ترسای؟ باشە، ئەی چی لە پارەکە دەکەیت؟ بێگومان، پێش هەموو شتێک خانووێک بۆ خۆم دەکەم و لەگەڵ کێڵگەیەکی زۆر زۆر گەورە. هەزار لیرە بەشی ئەوە ناکات چی وتت هەزار لیرە بەشی ئەو کارانەی من ناکات چاکەکە بۆ کاتنس پۆلیت و دادوەر دەگەڕێتەوە کە ئەوان بەم کارە هەستا بوون گرێ گرێی بۆ کوێ دەڕۆی؟ وا نازانم حەزم لەم شوێنە بێت وابزانم دەگەڕێمە وڵاتەکەی خۆم بۆ وڵاتەکە؟ بەڵێ ئەوم پێ باشترە ڕێز و سڵاوم بۆ هەموو هاوڕێیان ماڵاوە جێم بوەستا تا بە دەرگا لەگەڵت دێم هەموو کەسی هەزار لیرە زێڕی وەرگرت تەنها من دەبێت ئای لە بەدبختی خۆم یەک فلسچێک نابم. بەبێ پارە چۆن بژیم چۆن ژیانی نۆ برایەکەم دابین بکەم چاوەڕێ گەڕانەوەی من دەکەن ئاااهییە گرێی. ئەمە بگرە بۆبی. ئەمە پێنج سەد لیرەی زێڕە. ناڕێکەڵ ئەگەر جۆن لێرە بواە ئەوە لەو بڕێ زۆر زیاتر پێدەدای تا دیدار گرێ ئاگات لە خۆت بێت دەبێت جارێکی تر یەکتری ببینینەوە هاوڕێیان ئەی چۆن لەگەڵ جۆن ئەگەر گەڕایەوە بەڵێ دەبێ یەکتر ببینینەوە مامۆژن پێدەچێ جێ ماندوو بێ زۆر ماندوو بێ دڵنیام زۆر کاری کردووە بێشک زۆر کاری کردووە لەوەدا زۆر بە باوکی دەچێت بەڵێ بەڕێز تریلۆنی و جەنابی دادوەر وەک یادگارییەک نەخشەکەیان دا پێم. وتیان نەخشەکە لە بنچینەدا هێمن بووە. بەڵام ئەم نەخشەیە موڵکی بلیبۆسە. ئەگەر بلیبۆس نەگەیشتبایە، ئەوا ئەو گەنجینەمان نەدەدۆزیەوە و نە ئەو گەشتە ترسناکەی کە کردمان نەدەبوو. بیلی بۆنس. چوومە دوورگەی گەنجینەکە بیلی بۆنز ئایا دەتوانی هاوڕێکەم چەند جوانە سیرکە چەند جوانە سیرکە ئازیزەکەم جێم جێم چیتە دورگە گەنجینەکە؟ بەڵێ تۆم بلی باس جوانە ئیتر لەوێ دۆزیەوە؟ بەڵێ گەنجینەکەم دۆزیەوە بە تەنها نەڕۆشتم کۆمەڵێکی گەورە بوون دەریاکانمان بڕێ و گەنجینەکەمان دۆزیەوە کەواتەوها چویتە دورگە گەنجینەکە و گەنجینەکەشت دۆزیەوە جێم جێم پاش ئەمە دەتەوێت چی بکەی؟ جارێکی تر دەگەڕێتەوە ناو دەریاوەکو باوکە نازانم چی دەکەم هێشتا بیرم نەکردوتەوە. دەی با بڕۆین کاتی نان خواردنە پێدەچێ دایکت چاوەڕێمان بکات نامەوێ دواکەوین دەی دەی نازانن چ بکە لە دەست ئەو منداڵانە پێم نەوتن جارێکی تر نەستە ناو دەریا ها تێگەیشتن جیم چاوەڕێم کە و ئێستاش گەڕاوەتەوە بۆتە پاسەوانی منداڵان، لەبەر ئەوەی زۆر نەزان بوو دەستی بە سامانەکەیەوە نەگرت کە بەسەریدا باریبوو، بە خۆڕایی لە دەستی دا. هەنتەر ژنی هێنا و ئێستاش چوار منداڵی هەیە، کێڵگەیەکی جوانی لە دەوروبەری شاردا هەیە. کاپتن سمۆلیس گەڕایەوە زەریای هیندی لەسەر ژیانی دەریا ڕاهات و نەیتوانی وازی لێ بهێنێ لەگەڵ ئەو هەموو پارەیەی بەسەریدا ڕژا بوو. وە سەبارەت بە گرێی ماوەی پێنج ساڵ دەبێت مردووە. هەموو بەشەکەی خۆیدا بە شارەکەی تا بدرێتە هەژار و نەبووەکە خۆی بۆ شتێ تەرخا کرد کە بە پارە پاداش ناکەیت جۆن چیت دەکرد ئەگەر لە شوێنی من بوویتایە جۆن گرێی و جۆن ژیانی خۆیان لە خەباتکردندا بەسەر برد لەوانەیە ئەو مرۆڤی بە باشترین شێوە لە جۆن گەیشت بێ گرەی بووبێ بەرحاڵ دە ساڵ تێپەڕیوە بەسەر گەڕانەوەمان لە دوورگەی گەنجینە. تەمەشایەنە بکە تەمەشایەنە بکە گەنجینەکە لێرەیە ئازیزەکە تۆ دڵنیای لەوەی کە دەیڵێی؟ من دڵنیام لەو گەنجینێ لەوانەیە گەنجینەیەکی زۆر بەنرخ بێت بە جۆرەی هەڵسەنگاندنی تایبەتی خۆم و زانیاریەکانم گەنجینەکە لە زێری پاکە دەی با بڕۆی دادبن هەرچێک بێ هەر دەبێ بڕۆی دەی. بێگومان ئەم جارەیان سیرڤەرمان لەگەڵ دانابێت جۆن بێگومان نا بار حاڵ ئێبا بە زۆر شت قەرزارە جوانین ئایا پێدوانە جەناوی دادوەر هە هیچ دەنگ و باسی نابیستین ئێستا لە کوێیە هیچ کەس نازانێ فەرمو وەرە ژوورەوە دەرگاکەدا نەخراوە چەند ساڵێکە نەم بینیون بەڕێز تریلۆنی و جەنابی دادوەر تۆ چێی ئەیلا ئایا نام ناسنەوە؟ جێم جێمی بچووک بەڵام پێم ناڵێکەی گەڕایتەوە ئەم جارە گەشتێکی زۆر دوور و درێژ بوو بەڵێ دوو ساڵم پێچوو لە دەرەوەی وڵات بووم دەزانی کە هاتە ژوورەوە ئێمە ترسات بەڵام بۆچی؟ جۆن لەم کاتەدا وامزانی جۆنی نازانم نازام لەوەرچی کەواتە ئەوها زۆر گەورە بووی بینگۆ بۆیە کەس ناتوانێت بە پشیلەت دابنێ هێمن بە هێمن بە هێمن بە بیم بووە باشە باشە هێمن بە بیم بۆ دەی ئەرێ بەڕاست جێم چەند جار گەشتی دەریایت کرد بەڵێ زۆر گەلێ زۆر بەڕێز تریلۆنی پێ دەچێ یەکێ زۆر بێزار بوو بێت لە گەشتە بەردەوامەکانت جێم ها؟ من لەبارەی خاتولیلی قسە دەکەم پێویستە بیخوازی جێم بێگومان منیش حەز دەکەم ئەوە ببێ. پێدەچێت جیم تەنها بیر لە گەشتکردن بکاتەوە و دەریاش تاکە خولیایەتی. زۆر چاوەڕوان بووی لەیلی. ئەو ئەڵقەیەم بۆ کڕی ئازیزەکەم ئەو کاتێ من لێرە نەبووم وەرە من نەمتوانی ئەوە بە بەڕێز تریلۆنی و جەنابی دادوەر بڵێم مانجێک لەمەوە بە شتێکم بەسەر هات کاتێ بە جۆن گەیشتم. ئەمە لە یەکێ لە بەندەرەکانی ئەفریقیا بوو. گڵاسێ شەربەتم بدەرێ و کوپێ شیریش بۆ ئەمە. باشە گەورەم. ئەو لاوەی کە هەموو کەس لەبارەیەوە قسە دەکەن گەشت دەکەیت و پڵنگێکت لەگەڵدایە هەموو خەڵکی دەڵێن زۆر ئازایە. وا قسە دەکەی کە من چەتە بم بەڵام من تەنها دەریاوانێکم لە پلەی یەکەمەکانێ. دەی هێزی بازوەکانتم نیشان بدا دەبێ هێزی بازوەکانتم پیشان بدەی خێراکە بەڵام من حەز لەم ڕێگە ناشیاوە ناکە دەی دەی ترسنۆک مەبا خۆت بە سەرشۆر دامەنێ نا من نامەوێ بەر لەمە پێنج جار لەگەڵت کردووم. تۆ چ جۆرە پیاوێکی؟ ئایا کەسی لێ زۆرانێم لەگەڵ بکات ها پێم بڵێن. ئەمە شتێکی گەورەیە گەنجێکی وەک تۆ بیەوێ زۆرانێم لەگەڵ بکات. هیوای سەرکەوتنت بۆ دەخوازم هاوڕێکەم پێدەچێت گەنجێکی ئازابی سپاس زۆر سپاس زۆر باشە با دەست بێ بکەین هاوڕێکەم سپاست دەکەم ماوەیەک دەبێت شەربەتیەوە خۆشم نەخواردووە جۆن نایەتەوە بیرت من چێم بەبیرت نایەتەوە من جۆن هۆگرزم زۆر لە مێژە بە دووادا دەگەڕێم بەڵێ زۆر لە مێژە هێشتا نایەتەوە بیرت جێم هۆگنز لە بیرتە ئەوە ماوەی دە ساڵە دە ساڵ هیچم لە بیر نەماوە لێم توڕەمە بە ئایگەند تکایە نامەوێ هیچ شتێکی ڕابردوم بیر بێتەوە وابزانم شتێک لە باری ئەو پیاوە دەزانم ماوەی چەند ساڵێکە خیزانەکەی لەدەستدا و زۆرچی خۆش دەویست جون جون جون جون جارێ چتر پێ نەگەیشتەوە بەڵێ گەڕامەوە ئەوە ببینم بەڵام ئەم جارەیان ئەو جۆنم نەبینی کە دەمناسی چیت بەسەر هاتووە بەبەغا ئایا پیری هێرشی بۆ هێنای پێویستە دەست بە فڕین بکەی وەکو جاران دەی دەی هەوڵی فڕین بدە هێشتا باڵەکانت زۆر بەهێزن دەی بەبەغا هێشتا بەهێزیت دەبێ هەوڵ بدەیت تۆ لە هیچت کەم نییە سەیری من بکە ئافرین هەموو هێزم ماوە ئایا ئەوەت نەبینی لە کاتی زۆرانبازیەکەدا بینیت هێشتا دەتوانی بفڕی دەی ئێستا با بڕۆین خێراکە هەریەکەمان پێویستی بە توانا هەیە تاوەکو کاری خۆی بکات ئا ئەوە جۆنە کە دەمناسی و زۆرم خۆش دەویست هاوڕێکەم جۆن